و بەرەکاتی خوا بڕژێ بەسەرتانا و خوای پەروەردگار هەموو لایەک لە ئافات و فیتنەی دین و دنیا بپارێزێ بەڕێزان جومعەی پێشوو باسی کێشمەکێش و بەگژ دایەک چوون و سمڕ سمڕی جەهەنەمیەکانمان کرد کە ئەم لۆمەی ئەو دەکا و ئەم بەگژی ئەوە ئەچێ کە لێرە فریویان بە یەک خواردووە، ئەمڕۆ بە یارمەتی خوا تۆزێک باسی نیعمەتی بەهەشت و بەهەشتیەکان، ئیمانداران و متەقی کە خوای گەورە چی بۆ ئامادە کردوون و وەزعی ئەمان چۆنە مقابیل بە ئەوانەی لە دنیا گاڵتەیان پێ ئەکردن. قیامەت ماڵی هەتا هەتایی و ژیانی ڕاستەقینەیە. ئەو کەسانەی لەم ژیانەدا گوێڕایەڵی فەرمانەکانی خوا و پێغەمبەری خوا دەبن و حیساب بۆ ئەو ڕۆژ و شوێنە دەکەن کە قیامەتە و ئەو باوەڕ و قەناعەتەیان پاڵیان پێ ئەوە نەیە کاری چاکە بکەن و هاوکاری مرۆڤەکان بکەن لەسەر کاری چاکە دنیا پڕەکەن لە ئاشتی و ئاوەدانی ئاسوودەیی ئەوانە خوا لە قیامەتدا پاداشتی نەبڕاوەی بۆ ئامادەکردوون، هەر لە چرکەساتی گیاندەرچوونیانەوە شوێنی خۆیان لە بەهەشت ئەبینن، مژدەی خۆشیان پێ ئەدرێت، پێیان ئەوترێ نە بترسن و نە خەفەتیش بخۆن. سەریان بەرزە و ڕوویان سپییە. ئەوەی لێرە باوەڕیان پێکردووە بە غەیب لەوێ بە چاوی سەر دەیبینین ان شاء اللە لە هیچیان کەم نییە دەیان پەرژێت سەردانی یەکتر بکەن حیوار و گفتوگۆی شیرین لە نێوانیاندا بەردەوامە ناترسن دا ناچڵەکێن ئەوەی چاو نەیبینیوە ئەوەی گوێ نەیبیستووە ئەوەی بە خەیاڵیش بەسەر دڵیانە نەهاتووە خوا بۆی ئامادە کردوون خوایە بیکەی بە نسیبی ئێمەش. بەڕێزان قورئانی پیرۆز زۆر گرنگی بە باسی قیامەت داوە، گرنگی بە باسی حاڵی بەهەشتییەکانیش داوە، وەزعیان، نیعمەتەکانیان. بەهەشت ماڵی ئامادەکراوە بۆ ئیماندار، خوای گەورە لە قیامەتا دوو شوێنی ئامادە کردووە، جەنە، سەعیر، فەریق فی الجنە، دەستەیەک بۆ بەهەشت، خوای پەروەردگار ئەفەرموێ، بەهەشتییەکان کاتێ دەچنە ناو ناز و نیعمەتی خوا ئەڵێن، وقالوا الحمد للە الذی صدقنا وعدە، سوپاس بۆ خوا وەعدەکەی هێنایەدی، وئەورثنا الارض نتبوأ منها حیث نشاء، ئەوەتا بەهەشتی بەنسیب کردووین چۆنمان بوێ دێین و دەڕۆین لەناویا. ئەوانەی ئیماندارن و کردەوەی چاکەیان ئەنجامدا، کانت لهم جنات الفردوس نزلا، فیردەوسیان بۆ دەکەم بە مەنزڵ و جێگا، خالیدین فیها، بە ئەبەدی تیایا ئەمێننەوە، لا یبغون عنها حیولا، حەز ناکەن لێی دەرچن و بڕۆن بۆی شوێنێکی تر. سڵاوی ئەهلی بەهەشت. ئایا بەهەشتیەکان سڵاو و ئیحتیرام لە بینیانە هەیە ئەوە بوو جمعی پێشوتم جەهەنمیەکان ئەمان ئەڵێ لا مەرحەبەن بیکم یاخوا بە خێر نەیەن هەر کاتێ دەسەیەکیان خستە ناو جەهەنم ئەوانەی لە پێشوە لەوێ بوون بەمانە دەک یاخوا بە خێر نەیەن ئەوان ژان و بەل ئەنتم لا مەرحەبەن بیکم یاخوا ئێوە بە خێر نەیەن بەڵام ئەمانەڵێ تەحیەتهم فیا سەلام سلام قولا من رب رحیم ئەم سڵاوەی لە دنیا ئێمە دەیکەین لە یەکتری لە بەهەشتیشە هەر ئەم سڵاوەیە هەر سلام علیکە مەلایکە هەر ئەڵێ سلام علیکم ئیمانداران بە یەک ئەڵێن سلام علیکم خوای پەروەردگار خۆی ئەفەرمێ سلام علیکم سلام قولا من رب رحیم خوای پەروەردگار فێری کردووین، والملائکە یدخلون علیهم من کل باب، بەهەشتییەکان لە هەر هەشت دەرگای بەهەشتەوە مەلائیکەت ئەڕۆن سەر ئەدەن لە بەهەشتییەکان پێیان ئەڵێن چی، سلام علیکم سڵاوی خواتان لێ بێ بما صبرتم مادەم لە دنیا ئارامتان گرت لەبەر گەرما بەڕۆژوو بوون، تەحییەی ئەهلی بەهەشت سەلامە، لەبەرئەوە من بە ئێوەی بەڕێز دەڵێم لەم دنیایە زۆر گرنگی بە سەلام بدەن، بەیانی و باش و ئۆکەی و نازانم ئەم قسانە بە جێی خۆی، بەڵام سەلامی ئیماندار لە دنیا و لە قیامەتا سلام علیکم، سەحابەی کیرام کاتێ ئەهاتنە مەجلیس ئەیانوت سلام علیکم، کە ئەیش ڕۆشتن نەیانەوت خواحافیز، دەیانوت سلام علیکم. داوا ئەکەن میوەیان بۆ بێ میوەیەکی زۆر و شەراب خواردنەوە ئاو بێ هەنگوین بێ شیر بێ شەراب بێ ئەوەی کە خوای گەورە ئامادەی کردووە بۆیان لهم فيها من كل الثمرات ومغفرة هەموو میوەیەکیان بۆ ئامادە کراوە لەگەڵ لێخۆشبوونی خوادا ئولائیکە لەهم ڕیزق مەعلوم ڕیزقێکی دیاری کراویان هەیە و فواکه و هم مکرمون میوەی جۆراوجۆر بە ڕێزەوە ڕێزیان لێ گیراوە ئینجا ئەویان تەقدیم ئەکرێ فی جنات النعیم لە بەهەشتی پڕ نیعمەت و نەبڕاوەدا مثل الجنة التي وعد المتقون ئەو بەهەشتەی خوا وعدی داوە بە ئەهلی تەقوا و ئیمانداران وەعدی داوە بە ئێوە، بە ئێوەی مسوڵمان، بە ئێوەی ئیماندار، بە ئێوەی نوێژخوێن و ڕۆژووگر، بە ئێوەی دەستپاک و داوێنپاک، ئەو بەهەشتە، نموونەکەی وەکوو چییە، فیها ئەنهار، ئەو بەهەشتە ڕووباری تیایە، من ماء غیر آسن، ئاوێکە چی هەرگیز بەڵغ ناکا، تامی ناگۆڕێ، و انهار من لبن لم یتغیر طعمه، شیرێکە خراپ نابێ. ئەڕۆی بۆ ماڵێک خزمێک یا بۆ شوێنێک دەبەیە شیرت دەدەنێ ئەڵێ وە شیرە زوو فرایکەوە یا بیکوڵن یا بیخەنە سەلاجەکە ئەگینا ئەترشێ و خراپە بێ بێ بیڕژێنی لایەتە لەم یەتەغەیەر تەعمه شیری باشت خراپ نابێ وأنهار من خمر ڕووباری شەراب ڕووباری عەرەق کە تایبەتە بە بەهەشتییەکان لەوانەیە بڵێ بۆ لەوێ حەڵاڵە و لێرە حەرامە لەوێ حەڵاڵە لەبەرەوەی خوای دروستکەر بە جۆرێ دروستییەکە کەوا نەشونمای پێ بکەی ڕێزت پێی زیاو بکا نەک پێی بێ عەقڵ بی نەک گیرفانت پێ تاپی بێ نەک ڕەفیقەکانت پێ گاڵتە بکەن وەئەنهار من عسل مصفا ڕووباری هەنگوین ئیستا ئێمە ناتوان نیو کیلۆ بکڕین ئەگەر هەنگوین هەنگوین بێ ناتوانانی کیلۆیە بکڕی بەڵام لەوێ خوا ئامادەی کردووە هەنگوینە و بە ڕووبار دەڕوات چۆن لێی ئەخۆی چەنی لێ ئەخۆی ئازادی بەڵام قسەی ناخۆشی تیا نییە بەڵام قاڵەی تیا نییە لەغوی تیا نییە درۆی تیا نییە دەرەجاتی بەهشت پێغەمەری خوا فەرمە ئینە فی الجەنەتی میئەت و دەڕەجە بەهشت یەک قاد نییە یەک پلە نییە یەک باغ نییە پێغەمەری خوا فەرمێ سەد طبقەیە بینی هەموو طبقەیە بۆ طبقەیەکی تر بەقەدەر بینی ئەرز و ئاسمانەکانە و مساکن طیبە ماڵی خۆش ماڵێک دڵت تیایا بکرێتەوە ماڵێک ئاسودەیی هەست پێ بکەی ماڵێک عەزیەتت نەدرێ تیایا دراوسێی خراپت نەبێ ماڵێک کەوا نەبێ بە مەینەت بەدەست ئاو و کارەبا و کرێوە گیر نەخۆی و مساکن طیبە شوێنی خۆش شوێنی دڵڕفێن فی جەنناتین عدن في جنات عدن ورضوان من الله لسروهم أو ناز نعمته رزا من دي خواه ورضوان من الله أكبر ذلك هو الفوز العظيم أو يقرأوا بردنوا أو يسركوتن أهلي بهشت هەموو بەهەشتییەک جێگایەکیشی هەیە لە جەهەنم هەموو جەهەنمیەک جێگایەکی هەیە لە بەهەشت یعنی خی گەورە باشت و جانمی وا دروست کردووە چەند ئینسان دروست بووە حتا قیامە دنیا ئاخرە بێ لە بەهشت خانووی هەیە لە جانمیش جێگەی هەیە ئەوەی کەوا بەهشتیە ئەو خانوەی کە خوای گەورە ئامادەی کردووە بۆ ئەو فلانە کەسەی بووە بە جەهەنمی لە بەهەشتا ئەیدا بەم بەهەشتیە جێگەکەی ئەمیش لە جەهەنمە ئەدا بەو چونکە ئەم لێرە هەوڵی بۆ داوە زەحمەتی بۆ کێشاوە ماندوو بووە لە پێناویە گەورەترین نیعمەتی بەهەشت بەڕێزان خۆشترین نیعمەتی بەهەشت لە هەموو نیعمەتەکانی باش نیعمەتێکە کە ئیماندار زاتی خوا ئەبینێ بە چاو زاتی خوا ئەبینی بە چاو خالیقەکەت ئەبینی ئەو کەسەی عیبادەتی بۆ کردووە بە چاوی سەر ئەیبینی وجوه یومئذ ناظرە دەموچاوەکان گەشن ئیلا ڕەبیان ناظرە سەیری خوا دەکەن ولدینا مزید، عولەما وا تەفسیریان کردووە ئەڵێن مزید بریتییە لە بینینی خوا، لە حەدیسێکا هاتووە پێغەمبەری خوا ئەفەرموێت لە بەهەشتا بازاڕ هەیە بازاڕ بازاڕێکی گەورە هەیە بەهەشتیەکان هەموو جمعەیە دەڕۆنە ئەو بازاڕە هەموو جمعەیەک هەموو جمعەیەک یعنی لە باشتا جمعە هەیە ئەگاو لێ بێ ئەڕۆنە ئەو بەهشت باخاتە ئەڕۆنە ئەو بازاڕە خی پەروەردگار دەبینن کە دەگەڕێنەوە ماڵەکانی خۆیان ئەمیان بەویان ئەڵێ ئەرێ تۆ ئەوەنە جوان نەبووی بەیانی ئەویانشان بەویان ئەڵێ تۆ ئەوەنە جوان نەبووی تۆ ئەوەنە ڕەنگت خۆش نەبوو بۆنی خۆش نەبوو یانی ئەو نیعمەتی بینینە لە لای خوای پەروەردگارەوە گۆڕانێکیان بەسەریان ئەیەنێ هەموویان تەعەجوب ئەکەن ئەمیان لەویان و ئەوی تریان لەوی تریان با لە دەستی خۆمانی دەرنەکەین با بۆ دوو ڕۆژێکی دنیا بە درۆ و دەلەسە خۆمان فریو نەدەین پێغەمبەران بە هەزاران، بە سەدان هەزار، ئەولیا، عولەما، ئەسحاب، حەوارییەکان، عاقڵەکان، عالمەکان، هەموو هەوڵی ئەو رێگا ئەدەن، هەموو بۆ ئەو رێگا تێئەکۆشن، بۆ ئەو رێگا مانوئەبن. لە بەهەشتا حەزەکەی باوکت ببینی، کاکەت ببینی، دایکت ببینی، خزمەکانت ببینی، حەزەکەی بە خزمەتی پێغەمبەری خوا بگەیت، حەزەکەی وەیسی قەرەنی ببینی، عبدالقادری گەیلانی ببینی، خوای گەورە وەعدی داوە، والذین آمنوا ئەوەی بە ئیمانەوە. وما علتناه من عملهم من شیء هیچ زەرەر لە هیچ کامێکیان نادەین کامیان پلەی زۆر بەرزە ئەڕۆن بۆ لای ئەوە کێت خۆشگەرەکە مادەم بەهشتیت ئەتوانی بڕۆی بۆ خزمەتی و بیبینیت بەس وەکو وتم نەکەی لە دنیا گیرت خواردۆ بەدەست زاڵم و زۆردارەوە نەکەی لە قیامەتیشا لەگەڵ یابی بەوەی خۆشت گەرەک بێ بەوەی تەئیدی بکەی بەوەی یارمەتی بدەی لە زوڵما نەکەی چونکە ئەڕۆی بۆ لای لە دنیا گیرت خواردووە لە دنیا ماڵ کاول بوویت لە دنیا وڵاتت وێران بووە نەکەی لە قیامەتا لەگەڵ یابی دوور بە لێی خۆشت نەوێ پشتگیری مەکە یارمەتی مەدە هیچ زاڵمێ باوکتە براتە کوڕتە هاوسەرتە خزمتە عەشیرەتتە هاوزمانتە مادەم دوژمنی خوایە یارمەتی نەدەی ئەگینا لەگەڵیا کۆکرێیتەوە لە جەهەنما خوا پەنامەن با بەهەشت ئەبەدیە ڕۆژ و دوو ڕۆژ نییە و دەریکەن ساڵ و دوو ساڵ نییە نایش بێزرێ ئەوە نییە لێو ببێزرێ تازە دەبێتەوە خوای پەروەردگار بە جۆرێ دروستی کردووە هەست ناکەی ئەو نیعمەتەی ئەم بەیانی خواردووتە ئەوەی نیوەڕۆی خۆی زۆر جیاوازە لەو. ابن عباس خوای لێ ڕازی بێ ئەفەرمێ خوا باسی نیعمەتی کردووە لە باشتا خورما، ترێ، هەنار، هەنجیر، زەیتون، شیر، هەنگوین، شەراب، ئاو، ئەڵێ ئەم شتانەی دنیا کە ئێمە ناومان لێناون بەس ناوەکانیان لەگەڵ ئەوانەی باشتا لەیەکن، ئەگینا حیچیان وەکو یەک نییە. بۆیە با هەوڵبەین با هەوڵبەین لەو بەهەشتە بەشمان هەبێ بێبەش نەبین. خەڵکی نا بەهەشتیەکان ئەوەندە ئاسوودەن، ئەوەندە ئارامن لەناو خۆیانا، سەیرێکی جەهەنمەکەن ئەڵێن، وکنا نخوض مع الخائضین وەڵا ئێمە هەرچی خەڵک بیوتایە ئێمەش ئەمان وت چەپی بوتایە و ڕاستی بوتایە ئەمان وت وکنا نکذب بیوم الدین ئێوە باوەڕتان بە قیامەت دەبوو ئێمە باوەڕمان پێی نەبوو حتی اتانا الیقین ئەوەتە بە چاوی سەر بینیمان و کەوتوینەتە ناوی لە سورەتی صافاتە یەکێکیان بە یەکێکیان ئەڵێ ئەڵێ لە دنیا ڕەفیقێکم هەبوو ولولا نعمت ربی ئەگەر نیعمەتی خوای پەروەردگار نەبوایە لەکونت من المحضرین ئیسا منیش لای تۆ بووم لەوێ بووم ئەمە مەشهەدی قورئانیە ئەمە قسەی مەلا نییە ئەمە حەکایەت نییە ئەمە قورئانە حەقیقەتە خوایەک بەو گەورەییە بۆمان لێداتەوە ئەم شریتانە ئەڵێ ئاوایە خۆتان پارێزن خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا عاقیبەتمان خێر بکا خوای گەورە لە هەموو لایەکمان خۆش بێ خوا لەم دەرد و نەخۆشی و بەڵایە هەموو لایە بپارێزی ئەوەی تووشی بۆ خوایە شیفای بدەی ئەوەی مردووە خوایە بە شەید قبوڵیکەی ئەوەی دوورە سەلامەتە خوایە هەموو لایەکمان پارێزی